بەڵام کاپتا وتی ئاو لە هەموو شوێنێ هەر ئاوە، ئەگەرچی لەناو ڕووباری نیلیشدا بێت و ناتوانێت جێگای شەراب بگرێتەوە، وتم من لەبەر ئەوە خواردنەوەی ئەو ئاوەم پێ خۆشە، چونکە ئەزانم کە گەیشتووینەتەوە میسر. کاپتا وتی هەر کاتێ کە خۆم لە یەکێ لە مەیخانەکانی تەبەزدا بینیەوە و بینیم کە گۆزەیەکی ئاوی جۆیان لەبەردەمم داناوە و لەکاتی خواردنەوەیدا دەنکە جۆ نایەتە ناو دەمەوە ئەو ساکە دڵنیابم کە گەیشتومەتە میسر چونکە لە دەرەوەی میسر کەس توانای دروستکردنی بیرەی نایابینی و ئەوان بە شێوەیەک دروستیەکەن کە مرۆڤە بێت لە پێشە بیپاڵێوێ بۆ ئەوەی دەنکە جۆیەکانی ناوی فرێ بدات و دوایی بینۆشێتەوە بەڵام گریمان خۆمان لە میسر بینیەوە من لەو باوەڕەدا نیم کە گۆڕانکارییەک لە وەزعی ژیانی مندا ڕووبدا، چونکە من هەر بەندە بوومە و چ میسر و چ جێگایەکی تر بۆ من هەر یەکە. وتم کابتا سەفەرە دوور و درێژەکانمان تۆی بێ باک کردووە و بە جۆرێک ئەدوێی کە جاری وا هەیە لەبیرت دەچێ کە بەندەی منی و بە شێوەیەک وەڵامم ئەدەیتەوە کە هەر کەسێ ببیستێ وا ئەزانێ مافی خۆتە لەگەڵ مندا دەمە تەقێ بکەیت و ئەگەر لە میسر بووینایە دار حیزەرانێکم لە کەناری نیل لێ کردەوە و چەند دارێکمە کێشا بە شان و ملت دا و ئەو کاتە تۆ تێگەشتی کە بەندەی و مافی ئەوەت نییە لەگەڵ ئاغاکەی خۆتدا دەمە تەقێ بکەی کاپتا دەستەکانی بە ئەژنۆیەوە ناو دا چەمی و وتی گەورم تۆ هەم پزیشکی و هەم وتەبێژێکی هونەرمەندیشی چونکە زانی کە لە هەر کاتێکدا چ وشەیەک بەکار بێنی و ئەوەی ئێستا وتت منی خستەوە بیری لێدانی گۆچان و دار حەیزەران و بەیادی هێنامەوە کە لێدان بە گۆچان و دار حەیزەران زیاتر لە ئاوە لیتاویەکانی ڕووباری نیل و دەنگی مراوی و قازەکان و بۆنی ماسی سوورەوکرا و عەتری بخوری پەرزگاکانی تەبەز پێناسە و نیشانەی میسرە چونکە هەزاران ساڵە کە لە وڵاتە بەندەکان بە گۆچان و دار حەیزەران تەمیەکرێن و بەهێزی ئەم دارانەیە کە لە میسردا هەموو شتێ لە جێگای خۆی داماوەتەوە و کەس زیاتر لە بەڕەکەی خۆی پێ ڕاناکێشێت و لەگەڵ ئەوەشدا کە هەزاران ساڵە میسر هەیە بەڵام هیچ شتێک گۆڕانی بەسەردا ناتوە و ئێستا کە بێ بەدار حەیزەران دارکاری بکرێم دڵنیا بووم کە گەیشتومەتە میسر و سەردەمی سەفر درێژەکانمان کە تایدا زۆر شتی سەیرم بینی بەسەر چوو ئاه ئەی دار حەیزەران خویەکانی میسر بەرەکەتت تێبخەن چونکە توانی هەموو کەسێ لەسەر جێگای خۆیدا دابنیشێنیتەوە و نەهێڵی کەس لە سنووری خۆی زیاتر پێ ڕابکێشێ لە دوایم قسەیە کاپتا بەهۆی کارتێکردنی زۆرەوە کەوتە گریان و دوایی بەرەو سوچێکی کەشتیەکە ڕۆشت و لەوێ نووست و تا ئەو کاتێک کە کەشتەکەمان گەشتە ناو بەندەر کاپتا هەر نووست بوو کاتێک کە کەشتی چۆ ناو ڕووبارینی لەوە لە ناو بەندەردا وەستا چاوم بە باربەرە میسرەکان کەوت کە تەنها سوخمەیەکیان لەبەردا بوو ڕیشیان تاشی بوو لەو کاتەدا هەستم کرد کە چەند ڕقم لە جلوبەرگی درێژ و ڕدێنی لولی سریانیەکانە لە سوریا ژن و پیاو قەڵەو بوون بەڵام ئەو کاتەی کە چوومەوە میسر بینیم ژن و پیاوە میسرەکان قەد باریک بوون و لەشیان بەهۆی بەز و چەوریەوە قەڵەو نەببوو تەنانەت بۆنی عارەقەی لەشی باربەرەکانیشم لەلا خۆش بوو، لەو کاتەی کە ناوی من و کابتەیان نووسی کابتا خۆی بە خەڵکی سوریا نووسی بۆ ئەوەی کەس ئازاری نەدا چونکە بەندەیەکی هەڵاتوو بوو. ئێمە لە کەشتیەکە دابەزین و من جلوبەرگە خوریە سریانیەکەم داکەند و کراسی کەتانی میسریم لەبەر کرد، لە پاش ئەوەی کە دوو ڕۆژ لە بەندەر پشوماندا سواری کەشتیەک بووین کە بەرەو تەبەزە ڕۆشت و لەوە بە دوا سەفەرەکەمان لەسەر ئاوی نیلدا دەستی پێکرد ئێمە کە ماوەیەک بوو دیمەنەکانی میسرمان نەبینی بوو لە بەیانیەوە تا ئێوارە لەسەر کەشتێکە سەیری کەنارەکانی ڕاست و چەپمانە کرد و بە دیتنی گون نشینە ڕەش و ڕووتەکان کە بەگایەکانی خۆیان جووتیانە کرد و هەروەها بە بیستنی دەنگی قاز و مراوی و حاجی لەقلەقەکانی چێژمان وەرەگرت هەر کاتێک کە کەشتی لە یەکێک لە کەنارەکانی ڕووبار داوەستا، کاپتا یەکسەر دابەزی و خۆی ئەگەیاندە مەیخانەیەک و گۆزەیەک بیرەی میسری ئەنۆشیەوە و ئەو شتانەی کە لە وڵاتانی تر بینیبووی بۆ کرێکارەکانی ئەگێڕایەوە کە لە مەیخانەکەدا بوون و ئەوان بە جۆرێک لە قسەکانی کاپتا سەریان ئەسوڕما کە پەنایان ئەبردە بەر خوایەکانی میسر. هەرچەندە زیاتر لە تەبەز نزیگە بووینەوە دانیشتوانی ئەمبەر و ئەوبەری نیل زیادیە کرد و لە نزیکی تەبەز بە شێوەیەک زەویوزار و گوندەکان بەیەکەوە نووسابوون کە وەک ئەوە بوو بە نێوان دوو شاردا تێپەڕ بن کە یەکێکیان لە وشکانی لای ڕاست بێ و ئەوەی تریان کەناری لای چەپ. لەو کاتەدا لە لای ڕۆژهەڵاتی نیلەوە سێ چیا دەرکەوت کە ئەدوت سێ پاسەوانی هەمیشەیی شاری تەبەسن و دوایی دیوارە بەرزەکانی شار و پەرستگەی گەورەی ئاموون و بیناکانی دەوروبەر و دەریاچەی پیرۆز دەرکەوت. کاتێک کە شاری مردووەکانم لە لای ڕۆژئاوادا بینی پێی دڵگران بووم. باسم کرد کە شاری مردووەکان جێگایەکە کە مردووەکان لە دوای مۆمیایی کردن لەوێ ئەنێژرێن و ئارامگەی هەموو فیرعەونەکان و شاژنەکانی میسر لەوێ بوو گڵکۆ سپییەکانیان لە دوورەوە ئەدرەوشایەوە و لە بەردەم هەریەکە لە گۆڕی شاژنەکانی میسر داریان چاندبوو لە وەرزی بەهاردا ئەو وەرزەی ئێمە تیایدا گەڕاینەوە میسر ئەو درەختانە گوڵیان دەرەکرد هۆی دڵگران بوونەکەم لە کاتی بینینی شاری مردووەکان ئەوە بوو کە بە بیرم هاتەوە دایک و باوکم لە ناو پێستێکی گا لەنزیک ئارامگەی یەکێ لە فیرعەونەکان ئارامیان گرتبوو چونکە لە بەرەوەی گۆڕەکەیانم بەهۆی خۆشەویستی ژنێکی تەماحکارەوە فرۆشتبوو نەمتوانیبوو لە گۆڕەکەی خۆیاندا بیاننێژم یان گۆڕێکی نوێیان بۆ بکڕم بۆ ئەوەی لەو دنیا بێ جێگانە بن. لە لای باشوور لەو شوێنەی کە ڕووباری نیل پێچێکی فراوانی تێکەوێ کۆشکی فیرعەون لە نێوان درەختە سەوزەکانەوە بە ڕەنگێکی زێڕین ئەدرەوشایە و من بیرم لەوە کردەوە کە ئایا هورمهەب فەرماندەی سوپای میسر هێشتا لەو کۆشکەدا نیشتەجێ یان نا ئەو کاتێک کە لە میسرە ڕۆشتم ئەو پیاوێکی بەدەسەڵات بوو لە فیرعونەوە نزیک بوو بەڵام کەس لە پێشاتەکانی قەزا و قەدەر ئاگادار نییە و نازانێ ئایا پیاوێک کامڕۆ لە پاشاوە نزیکە سبەینێش ئەو نزیکەی ئەمێنێ یان نا کەشتێکەمان لە دارەڕای دابەزینی بەندەری تەبەز لە نزیک ئەو گەڕەکەی کە تیایدا گەورە ببووم ڕاوەستا و لەو کاتەدا وەک ئەوە وابوو کە مناڵ ببم و خۆم لە نێوان دیمەنە هەمیشەییەکانی سەردەمی مناڵیمدا ببینمەوە لە بەیادهێنانە و یادەوەریەکانی سەردەمی مناڵی و لاویم هەم خۆشحاڵ بووم و هەم غەمگین و زۆر بەزەییم بە حاڵی دایک و باوکمدا هاتەوە چونکە ئەو دوانە لە هەموو تەمەنیانە ئازار و مەینەتیان چێشت بۆ ئەوەی بتوانن من بکەنە خوێنەوار و بۆ قوتابخانەم بنێرن بەڵام من بەهۆی گەنجی و وەسوەسەی ئەو ژنە خیانەتم لێیان کرد و گۆڕەکەیانم فرۆشت و ئەوەندە شەرمەزار بووم کە ئەمویست دەم و چاوم داپۆشم بۆ ئەوەی خەڵکی تەبەز نەمبینن و نەڵێن ئەمەیە سینۆهەی حەق نەناس کە دایک و باوکەکەی خۆی لە دنیای تردا بێ جێگا و ڕێگاکەت بەر لەوەی بێمە ناو تەبەسەوە بەرنامەیەکی دیاریکراوم بۆ ژیانی خۆم نەبوو چونکە وەزعی ژیانی من بەوە بەسرابەوە کە هورم هەب ببینم و بزانم کە لە دوای بیستنی گوزارشتەکەی من چیڵێ بەڵام هەرکە هەنگاوم نایە ناو تەبەسەوە هەستم کرد کە لەو شارەدا وەکو پێشوو ئەبمە پزیشک بەڵام نەک پزیشکێکی گەورە و ناودار بەڵکو پزیشکێک کە نیشتەجێی گەڕکی هەژارەکان بێت و نەخۆشەکەم دەرامەتەکان چارەسەر بکات و لەگەڵەوەشدا کامزانی نیازی ئەوم نییە کە زانیاریەکانی خۆم کە لە وڵاتە بیانەکان فێریان ببووم بکەمە هۆکارێ بۆ ناوبانگ و سامان و حەزم لە گەڕکی هەژارەکان بوو بەڵام هەستمە کرد کە خۆشبەخت و ئاسوودەم. ئەگەر پزیشکێکی تر لە جیاتی من بوایە و ئەو هەموو زانیاریانەی دەرەوەی هەبوایە لە دوای گەڕانەوە بۆ تەبەز لە یەکێ لە گەڕەکە دەوڵەمەندەکاندا نیشتەجێ بوو ناوی خۆی لەسەر کەتیبەیەکی جوان بە قەد خانووەکەیەوە ئەنووسی بۆ ئەوەی هەموو کەس بزانێ ئەم پزیشکە ناوبراوە لە هەموو پزیشکەکانی تر چاکترە و ئەو کەسانەی کە بۆ چارەسەرکردن دێنە لای ئەبێت دیاری گران بەهای بدەنێ بەڵام زۆر سیر بوو کە من لەگەڵەوەشدا کە ئەمویست لە گەڕەکە هەژارەکاندا بژیەم و نەناسراو بم بەڵام خۆم لەو شێوەی بیرکردنەوەیە بەخۆشبەخت دەزانی و ئەم بابەتە ئەوە نیشانەدا کە ئێمە جاری وا هەیە سەبارەت بە حەزەکانی خۆشمان لە هەڵەداین و نازانین چیمان ئەوێت و جیهان ئەخێنە ژێر پێوە و لەم وڵات بۆ ئەو وڵات دەڕۆین و زانیاری یان زێر و پارە کۆکەینەوە کە لە دوای گەڕانەوە بۆ وڵات وەکو یەکێ لە دەوڵەمەندەکان بژین و دەوڵەمەندەکەی خۆمان بە چاوی خەڵکیدا بدەین بەڵام لە پاش گەڕانەوە بە سەرسوڕمانەوە ئەبینین ئەو شتەی چێژمان ئەداتێ ئەوەیە کە لە گۆشەیەکدا بە نەناسراوی بژیین. باربەرەکانی ئەوێ دەورەیان لێداین کە بارەکەمان لە کەشتی دابگرن و بۆ یەکێ لە میوانخانەکانی ببەن و کرێیەکی باشمان لێ بستێنن چونکە لە هەموو شوێنێ کاتێ کە ڕێبوارێک ئەگاتە شارێک باربەرەکان زیاتر لە خەڵکی تر پارەی لێ ئەستێنن بەڵام من بە کاپتاموت حەز ناکەم بۆ میوانخانە بڕۆم و بە باربەرەکان بڵێ کەلوپەلەکانمان داناگرین. کاپتا وتی مەگەر بەتەمانیت لەم شارەدا بمێنیتەوە؟ وتم مەبەستم ئەوەیە کە بە تۆ بڵێم خێرا بڕۆ و لە گەڕەکی هەژارەکاندا خانووێکم بۆ بکڕە و تا ئەتوانی هەوڵ بدە لە نزیک خانووەکەی دایک و باوکمەوە بێت. هەروەها کڕینی خانووەکە بێ ئەمڕۆ تەواو بێ بۆ ئەوەی لە سبەینێوە بتوانم لە خانوی خۆمدا خەریکی پزیشکی بم کاپتا لەم قسەی من زۆر ناڕازی بوو چونکە وایە زانی ئەچینە میوانخانەیەک و بەندەکانی ئەوێ لە جیاتی ئەو خزمەتەکەن بەڵام قسەی نەکرد و سەری دانەواند و ڕۆی هەمان شەو من چوومە خانوەکەی خۆمەوە کە لە گەڕەکی هەژارەکان بوو بەر لە من هی مزگەرێک بوو لە خانووەکانی دەوروبەر و بەرامبەر خانووەکەی ئێمە ژنەکان لە بەردەم ماڵەکاندا خەریکی سوورکردنەوەی ماسی بوون لەسەر ئاگردان و لە هەموو گەڕەکەکاندا بۆنی ماسی سوورەوکراوە هات کاتێک کە کەمێک لە شەو تێپەڕی چرای ماڵە گشتیەکان هەڵکرا و دەنگی مۆسیقای سریانی و گۆرانی مەلەوانە مەستەکان ئاهاتە گوێ و کاتێک کە سێری ئاسمانەوە کرد ئەم بینی کە بەهۆی چراکانی ناوەندی شار ڕەنگی سوور ببوو. لە پاژە و چەند ساڵی کە لە ئەم لاو ئەو لای جیان سەفەرمە کرد و زانیاریم کۆکردەوە گەڕامەوە جێ یەکەم واتە خانووی خۆم و پێم سەیر بوو کە من لە سووریا و بابل و کریت ئەو هەموو دیمەنە جوانەم بینی و بۆن و بەرامەی ڕۆنە بۆن خۆشەکانیانم هەڵەمژی چۆن چێژم لە بۆنی ناخۆشی ماسی سوورۆکرا و بینینی هەژاری و نەبوونی دراوسەکان وەرەگرت بەیانی ڕۆژی دوایی بە کاپتاموت کەتی بەیەکی سادەی بێنەخش لە قەدی خانووکەمدا هەڵبواسێ بۆەوەی خەڵکی بزانن ئەمە ماڵی پزیشکە و کاتێک کە نەخۆشەکان دێن پێیان مەڵێ کە من پزیشکێکی ناودارم بەڵکو تەنها ناوەکەم بڵێ و پێیان بڵێ کام پزیشکە نەخۆشە کەم دەرامەتەکانیش چارەسەرکات و هەموو کەسێ توانێ بە پێی توانای خۆی دەزەق بدا. کابتاوتی گەورەم بۆچی تۆ کە پزیشکێکی گەورە و ناوداری و بەهۆی گەڕان لە وڵاتانی جیاندا زانستت کۆکردۆتەوە خۆ دەکەیتە پزیشکی هەژاران ئایا ئاوی زەلکاوت خواردۆتەوە تا ئەبێتە هۆی نەخۆشی یان دوو پشک پێوەی داوی کە بەم شێوەیە بیرەکەیتەوە وتم کابتە ئەوەی پێ دەڵێم ئەوە بکە و فرمانەکەم جێبەجێ بکە ئەگەر نا لە ماڵی من بڕۆ و هەر چۆنێک کە خۆ دەتەوێ ژیان ببەرە سەر چونکە منەزانم ئەوەندە دزی لە من کردووە کاتوانی ئەمڕۆ خانوویەکی پێ بکڕی و ژنێکیش بێنی کاپتاوتی گەورم ئەگەر تۆ تاد لێ نەبێ بەم شێوە نادوێ و ئەم قسانە ناکەی چونکە من پیاوێک نیم کە ژن بهێنم و بەردەوام لە ماڵەوە لەگەڵیدا بە شەڕ بێم و نانی من بخوات و دوایی لە کاتی ناکۆکیدا بە گۆچان یان دار حەی زەران بکەوێتە گیانم بەڕای من کاتێک کە مرۆڤ بتوانێت ئازاد بێت و لەو پەڕی ئاسوودەیدا بژێت ژنهێنان شێتیە بەڵام لەبەر ئەوەی تۆ گەورەی منی ئەگەر لەسەر حەسیریش بنووی منیش ئەبێ چاو لە تۆ بکەم بەڵام ناتوانم ناڕەزایی خۆم دەرنەبڕم چونکە ئەبینم ئەم ئیشەی تۆ شێتانەیە و تەنها شێت گەوهەر لە ژێر پاشماوەی ئاژەڵاندا ئەشارێتەوە و تۆش زانست و شارەزایی خۆت لە ژێر کۆنە پۆشاکی هەژاراندا ئەشاریتەوە وتم کاک تا کاتێک کە مرۆڤ دێتە دنیا هەژار بێت یان دەوڵەمەند بە ڕووتی هەنگاو ئەنێتە ئەم جیهانەوە و لە کاتی نەخۆشیدا هیچ جیاوازییەک لە نێوان هەژار و زەنگینیدا نییە و هەردووکیان ئازارەکێشن و پێویستیان بە چارەسەر هەیە. کاپتا وتی بەڵام لە نێوان ئەو دیارییەی کە دەوڵەمەندێک دوای چارەسەر ئەیدا لەگەڵ ئەو دیارییەی کە لە هەژارێکی وەرەگری جیاوازییەکی زۆر هەیە. ئەگەر من لە سەرەتادا بەندە بوومایە و لە کاتی لەدایکبوونم بە بەندەیەک لە قەڵەم بدرامایە ئەمتوانی بیرۆکەکەی تۆ بسەلمێنم بەڵام لەبەر ئەوەی لە سەرەتادا ئازاد بووم و دوایی بوومە بەندە، ناتوانم ئەوە بسەلمێنم کە دەوڵەمەند و هەژار لە دیدی مرۆڤدا یەکسان بن. وتم کابتا من نەخۆشی هەژار و دەوڵەمەند بە یەک چاو سەیرەکەم و هەروەها بۆ ئەوەی بزانی پێ دەڵێم کە ئەگەر مناڵێکی بێ سەرپەرشت پەیا بکەم ئەیکەم بە مناڵی خۆم. کابتا وتی ئەمە کارێکی بێسوودە. چونکە مناڵە بێ خاوەنەکان لە پەرستگایەکی تایبەتدا بەخێوکرێن و ئەبنە کاهینی پلە نزم و هەندێکیان ئەکەنە خواجە و ئەیاننێرنە ماڵی دەوڵەمەندەکان کە بیانکەنە خزمەتکار یان پاسەوانی ژنەکان بن و بێگومان ئەم خواجانە لەوێ لە ماڵی دایک و باوکی خۆیان باشتر ئەژیان ئەگەر زیندوو بمابانەوە ئەگەر تۆ مناڵت ئەوێت واز لە ژن هێنان بهێنە و لەگەڵ هیچ ژنێکدا گۆزە مەشکێنە و لە جیاتی ئەوە لە یەکێ لەو ژنە گەنجانی کە توانای بەخێوکردنی مناڵەکانی خۆیان نییە داوا بکە کە لە دوای مناڵ بوون کۆرپەکەی بداتە تۆ و ئەو ژنە دە جاریش سوپاسی خوا ئاموو نەکا کە تۆی خستۆتە سەر ڕێگای ئەو بۆ ئەوەی مناڵەکەی لێوەربگری و بەخێوی بکەی ئەگەریش ناتەوێ مناڵی خەڵکی بەخێو بکەی کەنیزێکی جەحێڵ و جوان بکڕە کە هەم مناڵ لێی ببێ و هەمیش لە کارەکانی ماڵەوەدا یارمەتی من بدە چونکە من پیر بوومە و هەڵسوڕاندنی ئیش و کاری ماڵەوە لەلام زەحمەتە و جاری وا هەیە دەستەکانم ئەلەرزێت و من پێویستە هەم ئیشەکانی ماڵەوە ڕاپەڕێنم و هەم پارەکەشم بخەمە گەڕ بۆ ئەوەی قازانجێکم لێ دەست بکەوێ وتم من حەز ناکەم کەنیز بکڕم بەڵام تۆ ئەتوانی بۆ ئیش و کاری ماڵەوە خزمەتکارێ بگری چونکە مافی ئەوەت هەیە کە لەمە دوا لە ماڵی مندا پشوو بدەیت و ئەمە پاداشتی خزمەتەکانی ڕابردوو وەفاداری تۆیە و لەبەر ئەوەی ئەزانم کە تۆ لەم شارەدا بۆ مەیخانەکان ئەڕۆی بەهۆی تۆوە ئەتوانم لەو زانیاری و دەنگ و باسانی کە خەڵکی لەوێ ئەیڵێن ئاگادار ببم چونکە لە هیچ جێگایەک وەکو مەیخانەکان خەڵکی لە کانگای دڵیانەوە قسە ناکەن و خەڵکانێکی زۆر هەن کە هەرگیز نهێنیەکانی خۆیان نادرکێنن بەڵام لە دوای ئەوەی خواردیانەوە ئەکەونە قسە و ئەوەی لە دڵیاندایە هەڵیەڕێژن. لە دوایم قسەیە لە ماڵ دەرچووم بۆ ئەوەی یەکێ لە ئاشناکانی ڕابردووم بدۆزمەوە بچمە لای هورم هەب فەرماندەی سوپای میسر پاشان بۆ ئەو مەیخانەیە چووم کام زانی توتمسی هاوڕێی هونەرمەندم بۆ ئەوێ چێت و سۆراغیم کرد و مەیفرۆشەکەوتی نازانم لە کوێ و چیەکە چونکە ماوەیەکە نەهاتۆتە ئێرە بەڵام بەر لەوەی بێ سەرو شوێن بێ ئەمدی وێنەی پشیلەکان ئەکێشێ من بە سەرسوڕمانە وتم بۆچی وێنەی پشیلەی ئەکێشا مەیفرۆش وتی لەبەرئەوەی ناچار بوو کە بەم شێوەیە خەرجی پەیا بکات و بۆ ئەو کتێبەی کە لە مناڵان لە قوتابخانەکان دایخوێنن وێنەی پشیلە دروست بکا. لەوێ هاتمە دەرەوە و بۆ خانەی سەربازەکان چووم کە لەوێ هورم هه ببینم بەڵام ڕوانیم سەربازگەکان سەربازێکی کەمی تیایە و وەکو پێشوو سەربازەکان لە حەوشەکەدا خەریکی زۆرانبازی نەبوون و بە تیروکەوان نیشانیان نەئەنایەوە نەیزەیان بۆ کیسە پڕ لە کایەکان نەئەهاویشت ئەفسەرێکی بەش لە حەوشەکەدا وەستا بوو پەنجەکانی قاچی لە خاک وەرەدا و بە زمانی حاڵ لە منی ئەپرسی بۆ هاتوویتە ئێرە و ئیشت چییە من لێم پرسی ئایا هورم هەب لەوێیە و ئەگەر لەوێ نییە لە کوێ توانم بیدۆزمەوە ئەفسەرەکە لە دوای ئەوەی ناوی هورم هەبی بیست سەری دانەواند و من لەم ڕێزلێنانی تێگەشتم کە هورم هەب هێشتا پلەی فەرماندەیی هەیە بەڵام لەگەڵەوەشدا بۆ دڵنیابوون لێم پرسی کە ئایا هورم هەب وەکو پێشوو فەرماندەی سوپای یان نا ئەفسەرەکەوتی بەڵێ ئەو هەر فەرماندەی سوپایە بەڵام ئێستا لێرە نییە و بۆ سەرزەمینی کوش ڕۆشتووە تاوەکو سەربازگەکانی ئەو جێگەی هەڵبوەشێنێتەوە و ئەو سەربازانی کە لە واجب دان ئیزنیان بدات و مەعلوم نیە کەیە گەڕێتەوە. من حەڵقەیەکی زیوم دا بە ئەفسەرەکە و ئەو بە بینینی حەڵقەکە حەپەسا و هەستی خۆ بە شت زانینەکەی نەما و بە پێکەنینەوە بە منی وت هورم هەب فەرماندەیەکی گەورەیە چونکە ئەزانێت کە سەربازەکان چیانەوێت و چۆن ئەبێ لەگەڵیاندا ڕەفتار بکا بەڵام فیرعەون وەکو بزن وایە و لە وەزعی سەربازەکان و باری دەروونیان بێ ئاگایە و گوێیان ناداتێ هەر لەبەر ئەوەشە ئێستا کە هورمهەپ لێرە نییە وەک ئەبینی سەربازگەکە چۆڵە و سەربازەکان ڕۆیشتوون بۆ ئەوەی سوال بکەن و سکی خۆیان تێر بکەن بەڵام من لەبەر ئەوەی ئەفسرم ناتوانم بۆ سوالکردن بچم و داواکارم لە ئامون کە لەبەر ئەوەی ئەم حەڵقەیەت داوە بە من پیرۆزت بکە چونکە چەند مانگێکە کە نەمتوانێ و بچم بۆ مەیخانە و بیرە بخۆمە و ئەمڕۆ ئەڕۆم و ئەنۆشمەوە بەر لەوەی کە بمانکەن بە سەرباز بەڵێنیان بە ئێمەدا کە ئەگەر ببینە سەرباز کانزایەکی زۆرمان دەزەکەوێت و هەرچەند خواردنمان بوێ بۆمانی ئامادەکەن و سکمان بەردەوام پڕە بێ لە خواردن و خواردنەوە پاشان من لە خانەی سەربازەکان هاتمە دەرەوە و بۆ خانەی ژیان ڕۆشتم کە لەوێ سەرقلیشێنی فیرعەون ببینم بەڵام پێیان وتم کە دوو ساڵ لەمەو بەر مردووە و لاشەکەیان لە شاری مردووەکان ناشتووە لەو قسانەی کە لە خانی ژیاندا لەگەڵ مندا کردیان بۆم دەرکەوت کە فیرعون بەهۆی شوێنکەوتنی خویەکەی خۆی کە ئاتونی ناوە ئەو سەربازانەی ئیزندا بوو کە باوکی بەکرێ گرتبوون چونکە ئەیوت کە لە گەڵ هەمواندا بە ئاشتی و خۆشی ئەژێت و پێویستی بە سەرباز نییە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بە سەراتەکانتان پێشکەشەکەین تاو کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار